ئەو ڕۆژە هات کە دوورگەی کرێت لە ئاودا سەری دەرهێنا و مەلەوانەکانی کەشتی هاواری خۆشیان کرد چونکە گەیشت بوونە وڵاتەکەی خۆیان و کەشتێوانی کەشتێکە لە شکرانەی بەسەلامەتی گەڕانەوەی ڕێبواران قوربانی بۆ خوای دەریا کرد کە هەمان خوای کرێت بوو لە دەریادا فەرمانڕەوایی ئەکرد هەرچەندە مەلەوانەکان و کەشتیوانەکە و مینە لە بینینی دورگەی کریت و دار زەیتونەکان و چیاکانی خۆشحاڵە بوون من ئەوەندە غەمبارە بووم چونکەم زانی کە بێ مینا بەجێ بهێڵم و بەبێ ئەو بگەڕێمەوە مینا بەو پەڕی خۆشحاڵیەوە بەهۆی بینینی وڵاتەکەیە گریا بەڵام کاتە کە سەری سوڕما بوو بەدەمی کراوەوە سەیری دەریای بەردەم کریتیە کرد و ئەو کەشتیانەی ئەژمارد کە لەوێ بوون و لە دوای ئەوەی دەجار شەست کەشتی ژمارد تێگەشت کە هێشتا ئەوەندەی ترماوە کە نەیژماردوە وتی من لەو باوەڕدام ئەوەندە کەشتی کە لێرەدا هەیە لە هەموو دنیادانە کریت ئەوەندە باوەڕی بە دەسەڵاتی خویەکەی هەبوو کە لە بەندەری ئەو وڵاتە نە بورج هەبوو، نە قایمکاری بەرگریکردن و خانووەکانی بەندەر لە قەراغی دەریاوە دەستی پێکرد، کاتێک کە چوومە کریتەوە هەندێ شتم بینی کە لە هەموو جیاندا لە ماوەی سەفەرەکانم شتی وام نەبینیوە. دیارە پزیشکێکی وەک من کاتێ ئەچێتە وڵاتێکەوە سەرەتا چاو ئەبرێتە ڕوخسار و دەم و چاوی خەڵکی کە بزانێ لەشساغن یان نا، من زۆربەی خەڵکم بە لەشساغی و جوانی بینی و دوای ماوەیەکی کەم سەرنجمدا کە لە زمانی خەڵکی کریتدا وشەیەک نییە کە بتوانرێ لێ واتای وشەی مردن بدا و خەڵکی بەڕادەیە کە خەریکی ڕابواردن و خوگرتووی خۆشگوزەرانی بوون کە هەرگیز بیریان لە مردن ناکردەوە و ئەگەر یەکێ بمردایە بۆ بردننی تەرمەکەی هەموو جۆرە فێڵێکیان بەکارهێنا کە کەس نەزانێ پیاوێک یان ژنێک مردووە من بیستم کە لاشەی پیاوەکانیان ئەسووتاند و لە ناویان ئەبرد چونکە بە دڵنیایەوە لەوێ مردووەکان نەئەنێژران و من لە کریتدا گۆڕم نەبینی و تەنیا چەند گۆڕێکی پاشا کۆنەکانی کریتی لێبوو کە بەری گەوریان لەسەری دانابوو بەڵام خەڵکی کاتێک کە بەلای گۆڕەکانەوە تێپەڕین ڕووی خۆیان وەرەجێرا بۆ ئەوەی وای نیشان بدەن کە نایبین و وایە نەزانی بەم شێوەی ئەتوانن نکۆڵی لە بوونی مردن بکەن هونەرمەندتر لە هونەرمەندان و پیشەسازانی کریت لە هەموو جیهاندا بەدی ناکرێت و گۆزەکان و دەفرە هەرگینەیەکانیان زیاتر لە پارچێک گەوهرە چوو نەگۆزە کاتێ مرۆڤ بۆ ئاو خواردنەوە دەفرێکی سفاڵی کریتی بەدەستەوەگرێت لە سەیرکردنی تێرنابێت و لەسەر دەفرەکە وێنەی ماسیەکانی دەریا و پەپولەکان لە هەوا و لەسەر گوڵەکاندا ئەبینرا و هەر دەستەیەک لە گیانەوەرەکان ڕەنگێکی تایبەتیان هەبوو بە شێوەیەک کە مرۆڤ وا هەست دەکا وەستای گۆزەکە لە جیاتی ڕەنگ گەوهەری بە گۆزەکەوە نووساندووە یان کێشاویەتی. هەر گۆزەکارێک نەخشی گۆزەکەی خۆی بە شێوەیەک ئەکێشا و ڕەنگی ئەکرد و لەسەر گۆزەکە وێنەی گیانەوەرانی دەریایی ئەکێشا و لەسەر دەفرێ تر گیانەوەرەکانی وشکانی و لەسەر دەفری سێم باڵندەکانە بینران. یەکێک لەو شتانەی من لە تەبەس و بابلیش نەمبینی و یەکێک بوو لە تایبەتمەندیە گەورەکانی شارستانیەتی جیهان کە تەنها دانیشتوانی کریت ئەم تایبەتمەندیان هەبوو شێوە دروستکردنی ئاودەسەکانی دورگەی کریت بوو لە بابل ئاودەسەکان ئەوەندە پیسە کە مرۆڤێکی شارستانی حەز ناکا بچێتە ناویانەوە و لە تەبەز لەگەڵەوەشدا کە خوایەکانی ئێمە وتوویانە ئاودەستەکان خاوێن ڕابگرن بەڵام وەکو پێویست خاوێن نەبوون لە کریت هەموو ئاودەستێک نموونەی هونەر و زەوق و خاوێنیە لەبەر ئەوەی بەردەوام شەو ڕۆژ ئاوی شلەتێن بەناو لەگەنی ئاو دەستەکەدا تێئەپەڕی و ئەوەندە جوانە کە هیچ جۆرە بۆنێکی ناخۆشی لێ نایەت. خانووەکانی کریت وەک ئەوانەی بابل بەرز و چەند قات نین، بەڵام لە جیاتی ئەوە بۆ ژیان زۆر باشتر و ئیسراحەتترن لە خانووەکانی بابل، لەبەرئەوەی ژوورەکانیان گەورە و پەنجەرەکانیان بەرین دروزەکرد و هەموو خانووێک ژوورێکی گەرماوی هەبوو، هەر هۆدەیەک لەو گەرماوانە تەشتێکی گەورەی بۆ خۆششتن تیا بوو کە بەهۆی بەلوعەکان و ئاوی سارد و گەرم ئەهاتە ناویەوە و من لە پێشا وام زانی کە ئەم ئاو دەست و گەرماوە بێ هاوتایەنە تایبەتن بە دەوڵەمەندەکان بەڵام دوایی بینیم کە تەنانەت لە ماڵی هەژارترین خەڵکی ئەو شارش ئاو دەستی جوان هەبوو کە ئاوی سارد و گەرمی بۆ چوو گەرماوە جوانەکانیش ئەو ئاوە سارد و گەرمیان هەبوو ئەو کاتە تێگەشتم کە بۆچی خەڵکیێ ئەوەندە جوانن چونکە ئاو دەستی خاوێن و حەمامێک کە ئاوی گەرم و ساردی هەبێ مرۆڤ جوانەکە ژنەکانی کریت بە ڕۆژ ماوەیەک لە کاتەکانی خۆیان بە لێکردنەوەی مووی لەشیان و خۆشۆرین و ئارایشتی دەموچاویان ئەبردە سەر و ئەوەندە لە ئارایشدا بەدیقەت بوون کە هەرگیز لە کاتی دیاریکراودا لە میوانداریەکان ئامادە نابوون و کەس ئەم بابەتەی پێ سەیر نەبوو کراسی ژنەکانی کریت بەرگێکە کە هەموو لەشیان دائەپۆشێ جگە لە دەست و پێ و شانیان چونکە بە دەستەکانیان نازیانە کرد و حەزیان لێبوو خەڵکی جوانیەکەیان ببینێ ژنەکانی کریت قژی سەریان بە شێوەیەکی سەرنج ڕاکێش ئارایش دەکرد لە کاتێکدا کە لە تەبەس پایتەختی میسر ژنەکان قژی سەریانە تاشی و من لەو باوەڕەدام لە ڕووی جوانی ئەندامەکانی لەش ژنەکانی کرێت نمونەی هەموو ژنەکانی دنیان ئەوان باڵا بەرز و باریکن و بە بۆنەی ناسکی ئەندامیان بە گرفتەوە مناڵیانە بوو بە گشتی لە یەک یان دوو مناڵ زیاتریان نەبوو کەمی مناڵ لە لای خەڵکی کریت شەرم نەبوو پیاوەکانی کریت وەک ژنەکان ئەندامێکی ناسکیان هەبوو بەڵام ناوشانیان پان بوو هەر پیاوێک هەوڵیدا کەمەری خۆی باریکتر نیشان بدات و ئەوانیش وەکو ژنەکان بە وردی مۆکانی لەشیان لەناوە برد بۆ ئەوەی لە کاتی یاریکردن لەگەڵ گایەکان ئەندامەکانیان جوان بێتە بەرچاو چەکمەی درێژیان لە پێکرد و لە قەدی چەکمەکانیان شکڵی گیانەوەریان ئەنەخشاند پیاوەکانی کریت حەزیان ناکرد بۆ وڵاتانی تر بڕۆن چونکە لە وڵاتانی تر کەل و پەلی حەسانە و پاک و خاوێنی وەکو کریتی لێ نەبوو ئەیانوت ئێمە ناتوانین لە خانووی گەلانی تردا بژین کە ئاو دەستی خاوێن و گەرماویان نییە یەکێ لە شتە سەیرەکان کە لە کریتدا بینیم و هاوتای ئەوم لە هیچ وڵاتێکی تردا نەبینی ئامێرێکی مۆسیقا بوو کە بەبێ ئەوەی کەس بیژەنێ دەنگی مۆسیقای لێ بیسرا بەڵام هەندێ دەنگی لێوە دەرەچوو کە پێشتر لەسەر هەندێ شت نووسرابوو من نەمتوانی تێبگەم چۆن دەنگ لەسەر شت ئەنووسێتەوە هەروەها لە دانیشتوانی تریتم بیست کە ئەوە نەتوانن ئاوازەکانی مۆسیقا بنووسن و دوایی لەسەر ئەو نووسینانە مۆسیقا لێ بدەن بە جۆرێک کە ئەگەر یەکێک ئاوازێکی نەبیست بێ بەڵام نووسراوەی ئەو ئاوازەی دەست بکەوێ ئەتوانێ لەسەر ئەو نووسینە ئاوازەکە لێبدا من لەبەر ئەوەی پزیشکم و تەنیا بۆ زانستی پزیشکی سەرنجی تایبەتیم هەبوو هەوڵم نەدا تێبگەم کە چۆن ئەکرێ ئاوازی مۆسیقا بنووسرێتەوە و دیارە خەڵکیش وەکو من سەرنجیان نەدا بۆ ئەم بابەتە من لە کریت پەرزگەیەکم نەبینی کە بە خوای وڵاتەکەیان دروست کردبێ بەڵام لە بری ئەوە گایەکانیان ئەپەرست و لە بەردەمیاندا سەمایان نەکرد و سەرنجمدا کە پەرستنی گایەکان لەلایەن خەڵکی کریتەوە تەنها لەبەر خۆشویستنی ئاینەکەیان نەبوو بەڵکو خۆیان لەو سەماکردنە تام و چێژیان وەرەگرت و هیچ ڕۆژێ نەبوو کە ئەوان بۆ بینینی ئەو سەمای ئامادە نەبن یان خۆیان سەما نەکەن. یەکێ لەو خاڵانەی شایانی باسە و لە ژیانی ئەم گەلەدا لە بەرچاو بوو ئەوەیە کە شەرابیان لە ڕادەبەدەر نەئەنۆشیە و من لە هەموو ماوەی مانەوەم لە کریت نەمبینی یەکێ مەست بێت یان وەک دانیشتوانی تەبەس بەهۆی خواردنەوەی زۆر تووشی ڕشانەوە بێ. خاڵێکی بەرچاوی تر ئەوە بوو کە لە کریت ژن و پیاو لە کاتی بەرپاکردنی مەراسیمەکانیان لە بەردەم گایەکاندا سەما ئەکەن و ئەمە یەکێک بوو لە سەرگەرمییەکانیان و لە هەمان کاتدا گەورەترین بیروباوەڕیشیان بوو ئەو ژن و پیاوانەی لە بەردەم گایەکاندا سەمایان ئەکرد دوو دەستە بوون هەندێ لەوانە پیشەیان ئەوە بوو ئەوان ئەگەر پیاو بوونایە نانەتوانی ژن بهێن و ئەگەری ژن بوونایە نانەتوانی هاوسەرێک بۆ خۆیان هەڵبژێرن بەڵام دەستەکەی تر ئەو کەسانە بوون کە بۆ سەرگەرمی و خۆشی سەمایانە کرد و ئەگەر پیاو بوونایە ئەیانتوانی ژن بهێنن یان ئەگەر ژن بوونایە شویان بکردایە تەنیا یەکشتم لە دابوونەریت و هوەری خەڵکی کریت لەلا ناپەسەند بوو ئەویش سروشتی هەوەزبازی ئەوان بوو چونکە ئەم گەلە بە ڕادەیەک حەزیان بەشتی نوێیە کە ئەو شتەی ئەمڕۆ لە لای خەڵک پەسەندە دوو ڕۆژ دوای ئەوە لەبەر چاوەکەوێت و هیچ بازرگانێ دڵنیا نییە ئەو شتەی ئەمڕۆ خەڵکی ئەیکڕێ شەش مانگ دوای ئەوە ئەفرۆشریان نا دوای ئەوەی گەشتی نەکریت لە میوانخانەیەک نیشتەجێ بووین ئەو کاتەی لە بابل لە میوانخانە چەند هۆمیەکەی ئەوێ دابەزی بووم بەخۆم ئەوت لە جیهاندا هیچ میوانخانەیەک نییە کە لەمە باشتر بێ بەڵام دوای ئەوەی هاتمە کریتەوە و میوانخانە جوان و خاوێنەکەی ئەوێن بینی کە خزمەتکارەکانی میهرەبان و بێگانە نەواز بوون تێگەیشتم کە میوانخانەکەی بابل لە ئاست ئەمەدا بێبایەخە چونکە لە میوانخانەکەی بابل خزمەتکاری ناشرین و تووڕی لێبوو بەڵام لە میوانخانەکەی کریت کوڕ و کچە جوانەکان هەمیشە دەم بە پێکەنین بوون و پێشوازیان لە ڕێبوارانە کردو لە هەر کاتێکدا کە بانگیان ئەکرا ئامادەی خزمەت بوون ئێمە دوای ئەوەی چوینە ئەو میوانخانەیەوە لە گەرماوە جوانەکانی ئەوێ کە ئاوی سارد و گەرمی تێدا ڕەوان بوو خۆمان شت و جلەکانمان گۆڕی و مینا قژی سەری لول کرد و کراسی نوێی کڕی و من جووتێ گوارە و ملوانکەیەکم بۆ کڕی کە لە بەردی ڕەنگاوڕەنگ دروست کرابوو ئەو کراسەی مینا کڕی لەو جۆرە جل و بەرگانە بوو کە ژنەکانی کریت لەبەریانەکرد و مینا وا دیار بوو لە کڕینی کراسەکەی ڕازی بوو دوای ئەوەی جلی لەبەر کرد بە منی وت کەژاوەیەک بەکرێ بگرە کە لە بەندەرەوە بەرەو شار بڕۆین بۆ ئەوەی من مامۆستاکەی خۆم ببینم میوانخانەکەی ئێمە لە بەندەری کریت واتە لە ناوچەی بەندەر بوو ئێمە کەژاوەیەکمان بەکرێ گرت و سواری بووین و بەرەو شاری کریت ڕۆشتین شار لە چاو بەندەر لە جێگایەکی بەرزتر بوو ئەوەندە باخی تیابوو کە بیناکان لە باخەکاندا ون ببوون مینا کەژاوەکەی لە بەردەم یەکێ لەو باخانەدا ڕاگرت و ئێمە چوینە ناو باخەکەوە میناوتی ئێرە ماڵی مامۆستاکەم و لەکریت ئەو کچ و کوڕانەی لە بەردەم گایەکاندا سەماکەن هەر کامێکیان مامۆستایەکیان هەیە کە ڕاهێنەر و پاڵپشتیانە و هوەری سەمان فێرەکات و بەرگری لە بەرژەوەندیەکانیانەکات و ناهێڵێ خەڵکی تر مافی قوتابیەکەی پێشێل بکەن مامۆستای مینە پیرەمێردێ بوو کە کاتی ئێمە چوینە خانووکەیەوە هەندێ پاپیرۆسی لە بەردەم خۆی دادانا بوو ئەی خوێندەوە سیرم کرد لەسەر ئەو کاغەزانە وێنەی گای لەسەر کێشرا بوو بۆم دەرکەوت کە ئەو گایەنە ئەو ئاژەڵانن کە سبینێ هەندێک کەس لە بەردەمیاندا سەماکەن و پیرە مێردەکە ئەویست بزانێت لەسەر کام یەک لەو گایەنە گرە و کا باشترە کاتێک کەمینای بینی خۆشحال بوو ماچی کردووتی مینە من وامەزانی تۆ چوویتە بۆ لای خوا و ئیتر نەگەڕاویتەتەوە بەڵام لەبەر ئەوەی بە تەواوی دڵنیا نەبووم کە ناگەڕیتەوە لە جیاتی تۆ قوتابی نوێم دانەنا و ژوورەکەت هێشتا هەرماوە بەڵام وابزانم ماوەیەکە خاوێن نەکراوتەوە و لەوانەیە ژنەکەم وێرانی کردبێ و لە ناویدا حەوزی دروستکردێ بۆ ئەوەی ماسیەکانی لە ناودا پەروەەردەبکە چونکە ژنەکەم زۆر حەزی لە بەخێوکردنی ماسییە. مینا بە سەرسوڕمانە وتی، لە کەیەوە ژنەکەت حەزی لە پەروەردەکردنی ماسییە، چونکە ئەو کاتەی من لێرە ڕۆشتم ئەو هیچ لە فکری بەخێوکردنی ماسیدا نەبوو. پیرەمێردەکە وتی، ئەمە ژنی تازەی منە کە تۆ نەتبینیوە و ئەگەر ئێستا ئەو پیاوە گەنجەی لەلای نەبوایە من تۆم ئەبردە لای و پێیم ئەناساندی، بەڵام ئێستا گابازێکی گەنجی لەلایە کە تازە دەستی بە سەما کردووە و ئەگەر تۆ ببەمە لایەن کارەکەیان لێ تێگەچێ ئایا ناتەوێ هاوڕێکەی خۆتم پێ بناسێنی بۆی منیش لەگەڵیدا ببمە هاوڕێ و ئیتر ئێرە بە ماڵی خۆی بزانێ میناوتی هاوڕێکەی من پزیشکێکی میسرێ ناوی سینۆها کوڕی کەرە و بە تەنیا ئاژێت و ژنی نییە پیرەمێردەکەوتی ئەگەر ماوەیەک لەم وڵاتە بمێنێتەوە تەنیا نامێنێ و زۆر بە پەلە ئەبێتە خاوەن ژن و مناڵ بەڵام مینا مەگەر تۆ نەخۆشی کە لەگەڵ پزیشکێکدا هاتوویت بۆ ئێرە؟ ئەگەر وابێ جێی خەم و پەژارەی منە، چونکە کاتێ هاتیتە ژوورەوە دڵم شاد بوو وامزانی ئەتوانم داوات لێ بکەم سبەینێ لەبەردەم گایەکدا سەما بکەیت و بەهۆیەوە هەندێ زێڕ و پارەم دەست بکەوێ. مینا وتی، من نەخۆش نیم و خۆم لە هەموو کاتێ بە لەشساغتر ئەزانم و لەبەر ئەوە لەگەڵم پزیشکە میسریە سەفەرەکەم چونکە ئەو منی ڕزگار کرد و ئەگەر ئەو نەبوایە من لە بابل یان ئەکوژرام یان خۆم ئەکوشت پیرەمێردەکەوتی ئومێدەوارم بەهۆی هاوڕێتی لەگەڵم پزیشکە میسریە کچێنەکەی خۆت لەدەست نەدابێ چونکە وەکو خۆ دەزانی ئەگەر کچێنەکەت بەخشی بێ ڕێگا نادەن لە بەردەم گایەکاندا سەما بکەیت و ناتانی بچیتە لای خوا دوایی پیرەمێردەکە لە مینا نزیک بوو و کەمێک دەستی بە سنگی داهێناوتی ئەترسم کچێنەکەت لە کیسدابێت کە لێرە ڕۆشتی سینەت بچووک بوو ئێستا کەمێک گەورەتر بووە ئایا باشتر نییە بەر لەوەی لە بەردەم گایەکاندا سەما بکەی سیرێکت بکەم و بزانم ئایا کچیە نا مینا بە تووڕێیەوتی من نامەوێت وەکو بازاری کۆی لە فرۆشەکانی بابل کە لەوێ ژنە گەنجەکان ئەپشکنن کە بزان کچێنیان ماوەیان نا لێرە فەحسم بکەیت من پێت ئەڵێم لەبەر ئەوە لەگەڵ ئەم پیاوەدا سەفەرەکەم چونکە ڕزگارکەری منە و ئەگەر ئەو نەبواە نەمەتوانی بگەڕێمەوە بۆ کریت بەڵام تۆ هەر لە فکری گایەکان و دەرامەتی خۆتی و گوێ نادەیتە قسەی من دوای ئەم قسەی مینا کەوتە گریان و پیرەمێردەکە دوای بینینی فرمێسکەکانی لە قسەکەی خۆی پەشیمان بۆ وتی مینا مەگریا من دڵنیام کە تۆ ڕازەکەی و هێشتا کچی و ئەم پیاوە تۆی دەرباز کردووە و ئەگەر ئەو نەبوایە نەدەتوانی بگەڕێەوە بۆ کریت دوای بابەتی قسەکردنەکەی گۆڕیوتی ئێستا هاتەوە بیرم کە من ئەبێ ئەمڕۆ بچمەلای مینۆس و لەبەر ئەوەی بۆ ڕۆشتنم درەنگە ناتوانم کراسەکەم بگۆڕم و هەر بەم کراسەوە ئەڕۆم و ئێوە لێرە پشوو بدەن و نان بخۆن و ئەگەر ژنەکەم پرسیاری منی کرد بڵێن چۆتە لای مینۆست و چونکە ئەو گەنجە گابازەکەی لەلا بوو نەیەویست کاتتان لێ بگرێ بە ژنەکەم بڵێن دوای ئەوەی لە ماڵی مینۆست گەڕامەوە سەرێک لە گایەکانم ئەدەم چونکە سبەینێ یەکێ لە گایەکانم کە هێشتا بەشداری یاری نەکردووە دێتە ناو گۆڕەپانە و من ئەوێ ببینم میناوتی لەبەر ئەوەی تۆ ئەتەوێ بۆ ماڵی مینۆز بڕۆی من و سینۆهش لەگەڵتدا دێن و لەوێ هاوڕێکانم ئەبین و سینۆهیان پێناسێنم. لەبەر ئەوەی ماوەی نێوان ماڵی پیرەمێردەکە و ماڵی مینۆ زۆر نەبوو ئێمە بەبێ کەژاوە بەرەو ئەوێ ڕۆشتین و دوای ئەوەی چوونا خانووەکەی مینۆسەوە بەسەر سوڕمانەوە تێگەشتم کە ئەوێ کۆشکێکی گەورەیە و دوای ئەوەی کە زانیم مینۆس پاشای کریتا بە شێوەیەک حەپەسام کە وەکو کاپتا ئەیوت وەک ئەوە وابوو لە ناکاودا ببینم کە لەسەر سەر بەڕێدا ڕۆم لەوێ زانیم کە لە کریت ناوی پاشاکان مینۆسە و ئەوەندە مینۆز ناو پاشایەتی کریتیان کردبوو کە هەندێک لە خەڵکی نیانەزانی پاشای ئەو کاتیان کە فەرمان ڕەواییان بەسەراکە مینۆسی چەندەمە دوای ئەوەی چوومە ئەو تەلاری کە مینۆسی تیابوو بینیم کە کۆمەڵێژن و پیاو لەو هۆڵەدان و ئەوەندە بە دەنگی بەرز قسەیان ئەکرد و پێکەنین کە ئەدوت لە ماڵی خۆیاندان. پیاوەکانیان کراسی ڕەنگاوڕەنگی جوانیان لەبەر دابوو، هەموویان خۆش ئەندام بوون و ژنەکان لە جوانی و ڕازاوەی کراسەکانیان لەگەڵ یەکتردا پێشبڕکێیان ئەکرد. مینا منی بە هاوڕێکانی خۆی ناساند و ژنەکان لە باوەشیان ئەگرت و ماچیان ئەکرد و پیاوەکان بە بینینی خۆشحاڵیان دەرەبڕی بەبێ ئەوەی دیارنەبوونەکەی ئەویان پێ سەیر بێ. ئێمە بە بەردەم کۆمەڵێکی زۆر لە ژن و پیاوەکاندا تێپەڕین تا گەیشتینە بەردەم مینۆس کە وەک ئەوانی تر لەگەڵ هەندێک کەسی دەوروبەری داگفت و گویانە کرد و پێ ئەەکەنین ئەویش بە بینینی مینا شاد بوو دوای ئەوەی مینا منی پێناساند و مینۆس تێگەیشت کە من ئەو کچە گەنجەم ڕزگار کرد و بە زمانی میسری سوپاسی کردموتی سینۆها تۆ خزمەتێکی گەورت بەخوایەکەی ئێمە کردووە چونکە کچێکت بۆ گەڕاندوێتەوە کە ئەبێت بچێتە لای ئەو مینا لە یەکەمین دەرفەتدا ئەچێتە ماڵی خوایەکەی. دوای مینا منی لە تەلاری مینۆس بردە دەرەو وتی، وەرە ژوورەکانی ئەم کۆشکەت نیشان بدەم و لە هەر هۆدەیەکدا بە بینینی شتەکانی ناوی شادی دەرەبڕی و بینیم خزمەتکارەکانی ئەوێش لە بینینی ئەو کچە گەنجە خۆشحاڵ بوون، بەبێ ئەوەی ماوەی دیارنەبوونی دوور و درێژی مینایان لا سەیر بێ مینا هۆی ئەم ڕفتارانی بۆ من باس کردووتی هۆی ئەوەی کە لەم وڵاتەدا هیچ کەسێ ونبوونی ئەوانی تری لەلا سیرنی ئەوەیە کە نایەنەوێت خەم بۆ مردنی کەس بخۆن و پەژارە دەرببڕن کاتێک کە یەکێ ئەمرێ کە زیادی ناکاتەوە و لەسەر ئەم پێوەرە کاتێک کە یەکێ ئەمرێ کەس لی ناپرسێ هەتا ئەگەڕێتەوە ئەگەر نەگەڕایەوە وا بیرەکەنەوە کە مردووە و پێویستە فەرامۆش بکرێ لەبەر ئەوەی بە بیرهێنانەوەی خەڵکی بە تایبەتی ئەوانەی گومانی مردیان لێکرێ ئەبێتە هۆی خەفەت و دڵگران بوون و لەم وڵاتەدا کەس ناوێت خۆی بەدەست خەم و پەژارەوە بدا دوای ئەوەی مینا ژوورەکانی کۆشکی نیشاندام منی بردە هۆدەیەکەوە کە لە سەروی ژوورەکانی تردا بوو لەوێوە لەوەڕگە گەورەکان کە گایەکانی تیا ئەلەوەڕێن و باخەکانی زەیتون و زەوی و زارەکانی دەرەوەی شار ئەبینران و مینا پێیوتم ئەمە ژووری منە وتم مینە تۆ لەم ژوورەدا ئەژیایت ئایا تۆ نیشتەجەی کۆشکی پاشایەتی بووی میناوتی بەڵێ و ئەم جلوبەرگەی لێرەدا ئەی بینی هیمنا بەڵام ناتوانم لە بەریان کەم چونکە مۆدێلی نەماوە و لە وڵاتی ئێمە جلوبەرگ زوو لەمەوە دەکەوێت وتم مینا من ئەم قسێتم زۆر پێ سەیرە چونکە هەرگیز لەو باوەڕەدا نەبووم تۆ ژنێک بیت کە جێگات کۆشکی پاشایەتی بووبێ، مینا وتی ئەگەر تۆ ناوی پاشاکەی ئێمەت بزانیبایە تێئەگەیشتی کە ناوی من کەمینایە لە وشەی مینۆسی پاشای ئێرە وەرگیراوە، وتم ئەی بۆچی ئەم شتەت بە من نەوت کە من بمزانیبایە تۆ لە بنەماڵەی پاشایەتی کریتی، مینا وتی، بۆ بیڵێم لێرە هەموو خەڵکی یەکسان و بە پێویستم نازانی پێت بڵێم کە من لە بنەماڵەی پاشای کریتم؟ زانیم کە مینا ڕازەکات و شێوەی ڕەفتاری خەڵکی لە تەلارەکەی مینۆزدا ئەم بابەتەی دەرەخست چونکە خەڵکی لەوێ بە شێوەیەک هەڵس و کەوتیانە کرد کە ئەدوت لە ماڵی خۆیاندان و نازانن پاشای کرید لەوێیە هەروها تێگەشتم بۆچی لەو ڕۆژە و کەمی نام ناسیوە زێڕ و پارە کاری لێناکرد و ئەگەر شتێکم بۆ بکڕیبایە و بە دیاری بمدایە پێی خۆشحاڵ نابوو چونکە مینا لە مناڵیەوە ڕاهات بوو کە زێڕ و پارە و گەوهر ببینێ و ئەو شتەی من ئەمدا پێی بەلایە و گرنگ نەبوو تاکو دڵخۆشی بکە وتم مینە تۆ کە خزمی پاشای کریتی چۆن لە بەردەم گایەکاندا سەماکەی ئایا ئەم بابەتە بۆ ژنێک کە لە بنەماڵەی پاشایەتی بێ ناپەسەند نییە میناوتی لە وڵاتی ئێمەدا سەماکردن لە بەردەم گایەکاندا کارێکە کە هەموو گەورەکان ئەگەر بتوانن خەریکێ بن و هەر کەسێک کە لەم هونەرەدا لێهاتوویەکی بەرچاوی هەبێ ڕێزی لێ ئەگیردرێ لەبەر ئەوە نەتەنها ئەم کارە شەرم نیە بەڵکو کارێکی شەرەڤمەندانەیە دوایی بەیەکەوە لە کۆشکی پاشایەتی هاتینە دەرەوە و بەرەو دامەزراوی گابازی کریت کەوتینە ڕێ لەو شارەدا دامەزراوی گابازی بریتی بوو لە شارۆچکەیەکی بچووک کە لە تەنیشت